خۆت مەکە بە ئامرازی دەستی کەس. بوونە ئامرازی دەست ئەو بارودۆخانەیە کە تۆ تیایدا ناتوانیت بە پێی حەزی خۆت ڕەفتار بکەی و لە ئاکامدا بە پێچەوانەی حەزت ئەجوڵێیتەوە. ئەو بارودۆخە یان هاوڕێکانت بە ئاگاداری یان بێ ئاگاداری بۆتی دروست ئەکەن یان خۆت دروستی ئەکەی. تۆ حەزت لە کڕینی جلێک نییە بەڵام فرۆشیار بە زمانلووسی و پیاهەڵگوتن و کردنەوە و پیشاندانی جلەکە لە بەرچاوتدا و پێداگری لەسەر ئەوەی تاقی بکەیتەوە تۆ ئەخاتە دۆخێکەوە کە پێی ئەڵێی لە ڕوو دامام شتێک ئەکڕی کە حەزت لێی نیە تۆ ئەتەوێ داوای کرێی زیاتر بکەی لە بەڕێوبەرەکەت بەڵام دیکۆری ژوور و مێزی گەورە و گرژ و مۆنی بەڕێوبەر تۆ لە داواکەت پەشیمان ئەکاتەوە یان ئەوەی ئەبێتە هۆی ئەوەی تۆ ناڕاستەوخۆ یان بە لاوازی و بە شێوەیەکی پێشنیار بەڵێڵی داواکەت دەر ئەبڕیت ئەتەوێ لە ماڵەوە بخوێنیتەوە بەڵام لەناکاو هاوڕێکەت دێت داوات لێ ئەکا کە لە پاش چەند مانگ پێکەوە بچنە دەرەوە تۆش بۆ ئەوەی ئەو زویر نەبێت ئەچیتە دەرەوە. ئەمە و سەدان شتی لەم چەشنە وردە وردە ئەتکاتە مرۆڤێکی بێ ئیرادە. هەر کەس بە هەر هۆیەک وەک مۆمێک لە دەستدا نەرم ببێت وەهای بەسەر دێ کەسێک کە بە پێچەوانەی حەزی خۆی بەملاولادا ئەڕوات بەردەوام بەدوای ئامانجی کەسانی ترەوەیە بۆ خۆ خۆشەویست کردن بە هەمووان ئەڵێ بەڵێ، لەگەڵ ئەوەی خۆشی گیروگرفتی هەیە بەیانی تا ئێوارە بۆ ئەنجامدانی کاری خەڵکی هەوڵ ئەدا، خۆی ئەخاتە هەزاران کێشە و گیروگرفتەوە، وزەی جەستە و کات و پارەی خۆی بەکار دێنێ، داوای یارمەتی لە کەسی تر ئەکا تا ئەو کارانە ئەنجام بدات. کاتێک مرۆڤە ئامرازەکە وریا ئەبێتەوە، خۆی ماندوو و شەکەت و تووڕە ئەبێ، هاواری بەرز ئەبێتەوە کە خەڵکی چەند ڕووکراوە و داوایان زۆرە، بەڵام دووبارە لە دیداری دواتردا هەروەها بە زەردەخەنەیەکی ڕووکەشیەوە پێشنیارەکە پەسەند ئەکات و تا دووبارە خۆشەویستتر ببێت و فیداکاتر دەرکەوێ بگرە گیانیشی ئەخاتە مەترسیەوە چونکە قارەمانی بریندار هەم خۆشەویستترە و هەم جێگای بەزەی زیاتر کەسایەتیی ئامرازی دەست چوون ئەیەوێ وەک قارەمان بناسرێت و ببێتە ڕزگارکەری ئەفسانەی هەمووان، خۆی وا پیشان ئەدا کە گوایە هەموو شتێک ئەزانێت و لە هەموو جێگەیەک ناسیاوی هەیە، پەیوەندی لەگەڵ هەموو کەس هەیە و توانای زۆری هەیە و تا دوایی. ئامرازەکان کاتێک وریا ئەبنەوە ئەبینن کە خەڵکی کەڵکیان لێوەر ئەگرن، تازە بۆیان دەرئەکەوێ چەند کاتیان لە چیس چووە، ئەو کاتە بەنرخانەی کە ئەیانتوانی بۆ خۆیان بەکاری بهێنن بێ جوێ دانە خۆیان لە دەستیان داون. ئامرازەکان هەمیشە ماندوون، ئەو ماندوێتیە کاتێک هەست پێ ئەکەن کە ئەبینن هیچیان بۆ خۆیان نەکردوە هەرچیان کردوە بۆ کەسی دیکە بوە، پەیوەندیان کڕینیان چواردەوریان هەمیشە پێچەوانەی حەزەکانیان بوە، پێشکەوتنی کەمیان هەیە و بە کورتی ئامرازە دەستەکان باوەڕیان بە خۆیان نیە. لەوەی کە تەمەنێک بوونە ئامرازی دەست هەست بە تاوان ئەکەن کە ئاگری ئەو هەستە باوەڕبەخۆبوونیان ئەسوتێنێ هەندێک کەس تەنیا بە جاڕدان ئەبنە ئامرازی دەست بۆ نموونە هەر کە لە سوپەرمارکێتێکدا ئەکەونە کار یەکسەر لە هاوڕێ و دراوسێ و کەس و کار و هەمووان جاڕ ئەدەن کە من بۆتان ئەکڕم تەنانەت هەرزانتریش دوای ماوەیەک کە وریا ئەبنەوە ئەبینن لە کردەوەدا هەر خەریکی شتکڕینن بۆ ناسیاوەکانیان ئەم کارە ئەوەندە بۆیان ئاسایی بۆتەوە کە وەک جێبەجێکردنی ئەرکی لێ هاتووە بۆیان. ئەوانەی ئەبنە بەڕێوبەری شوێنێک بەڵێنی کار ئەدەن بە کەسانی دیکە لەگەڵ ئەوەش ئەزانێ بێ توانایە لەبەر بەڵێنەکەی ناچارە کاری بداتێ فرۆشیاری پۆشاک دەرمانفرۆش مامۆستا کارمەند یان هەموویان ئەتوانن بە جاڕدانی نابەجێ خۆیان بکەنە ئامرازی دەستی خەڵکی تر تۆ ئەبێ هەوڵ بدەی نەبیتە ئامرازی دەست تا باوەڕ بەخۆبوونت زیان نەبینێ، بۆ ئەم کارە تەنیا ڕێگە چارەیەکت هەیە ئەویش ئەوەیە لەسەر نەخێر وتن ڕاهێنان بکە و بە ڕاشکاوی بڵێ نەخێر. ئەم بەشەش بە کۆتا هات.